ئەڵلقەی سیانسا. ماوەی چل شەو چل ڕۆژ لە خانەی مەرگ مامەوە و لە ماوەیەدا وە کەمترین کرێکارەکانی ئەو دامەزراوە خەریکی مۆمیاییکردنی لاشەکان بووم کرێکارەکان کەیان زانی من لە چینی ئەوان نیم و بێ شانسی منی هێناوەتە خانەی مەرگ پیسترین کارەکانیان بەمنە کرد تا بەم شێوەیە تۆڵە لە من بکەنەوە کە خوێنەواری و بڕوانامەم هەبوو لەوان بەرزتر بووم منیش بە ناچاری فەرمانەکانیانم جێبەجێ کرد بۆی بتوانم دایک و باوکم مۆمیایی بکەم و تەنها دڵخۆشی من ئەوە بوو کە ئەمتوانی وەکو یەکێ لە دەوڵەمەندەکان تەرمی هەردووکیان مۆمیایی بکەم بە دەستی خۆم بە خۆشەویستی و دڵپاکیەوە سکوسینەی باوک و دایکە شیردەرەکەم هەڵدڕی و گەدە و ڕیخۆڵەکان و دڵ و سی و جگەریان و ئەندامەکانی تری ناوەیانم دەرکرد و ناوسک و سینەیانم پڕکرد لە قامیشی پڕ لە ڕۆن بە شێوەیەک کە لە خانەی مەرگ کاتی مۆمیاییکردنی لاشەی فیرعەون فێری ببووم پاشان وەک شێوەی کاری ڕاموز کە جاری پێشوو لە خانی مەرگ بینی بووم مێشکی هەردووکیانم لە ڕێگەی کونەلووتیانەوە دەرکرد و ناو کاسەی سەریانم پڕ کرد لە ڕۆنی مۆمیایی دایک و باوکم ددانی دەستکردیان نەبوو هێشتا خۆشم ددانی دەستکردم دروست نەکردبوو ئەگەر زووتر هەستم بەم داهێنانە بکردایە ددانی دەستکردم بۆ هەردووکیان دروزەکرد کە لەو دنیا بە ئاسوودەیەوە خواردنی پێ بخۆن ئەی خوایە کاناگادار بن کە من بۆ مۆمیاییکردنی تەرمی دایک و باوکم ڕۆن و دەرمان و پارچەکانی خانەی مەرگم نەدزیوە بەڵکو وە کرێکارێکی سووک وەک بەندەیەک لەوێدا کارم کرد و خواردنی باشم نەخوارد و شەرابم نەنۆشیەوە و بەو مسەی لە بری کارکردن ئەیاندا پێم ڕۆن و دەرمان و پارچەم پێکڕی تاوکو و مۆمیاییەکەیان تەوا بوو لە گەرمخانە هەموو ڕۆنەکانی ناو کاسی سەر و سینە و سکی تەرمی دایک و باوکم چووە گۆشتەکەیانەوە و دوایی ئەو گۆشتە وشک بووە و هەموو ئاوی ناو گۆشتەکەیان بوو بە هەڵم. کاتێ قۆناغی دوایی کۆتایی پێهات و ئەبوایە تەرمەکانم ببردایەتە دەرەوە، بینیم کێشی جەستەی دایک و باوکم بۆتە یەک لە سێی کێشی پێشویان واتە و کاتێک کە تازە هێنابوومە خانەی مەرگەوە. لەو چل شەو و ڕۆژە کە من لە خانەی مەرگ بووم هەڵسوکەوتی کرێکارە بێتەربێت و توڕەکان لەگەڵمدا گۆڕا و باشتر بوون. ئەگەرچی هێشتا هەر جنێویانەدا و سوکایەتیان پێکردم بەڵام تووڕەیان نەما و ئەوان خویان بەو بێ ڕێزیەوە گرتبوو نانەتوانی ڕفتاری خۆیان بگۆڕن کاتێ زانیان ئەمەوێت تەرمی بەخێوکەرەکانم لەوێ ببەمە دەرەوە یارمەتیان دام و پێستێکی مانگای باشیان بە پارەی خۆم بۆ کڕیم و لاشەی دایک و باوکمم خستە ناوی و بەسیرمە دووریمەوە. ئەو ڕۆژەی ویستم لە خانی مەرگ بڕۆم ڕاموز وتی لێرە مەڕۆ و تا کۆتایی تەمەنت لێرە بە چونکە دەرامەتی کرێکارانی ئێرە لە پزیشکێکی پاشایەتی کەمتر نییە و ئەگەر تۆ نیوەی دەرامەتەکەت پاشەکەوت بکەی لە هی کاتی پیریدا ئەتوانی وەکو کاهینێک ژیان بەسەر ببەیت و بەندە و کەنیزت هەبێ و خەڵکی چونکە لە کارکردنی ئێرە بێزارن پێشبڕکێی ئێمە ناکەن بەڵام من نەمەتوانی لەوێ بمێنمەوە لەبەر ئەوەی وام بیرە کردەوە پیاوێ کە بتوانێ کارێکی گەورەتر بکە نابێ بە کارێکی بچووکۆ خەریک بێ لە نێوان قسەی ناشرین و پێکەنین و گاڵتەی کرێکاران خوا حافیزیم لە ڕاموس کرد و پێستی مانگاکە کە لاشەی دایک و باوکمی تێدا بوو کردمە سەرشان و لەوێ هاتمە دەرەوە خەڵکی لە کۆڵانەکاندا لێم دوورەکەوتنەوە و لوتی خۆیان نەگرت کە بۆنی من نەکەن چونکە وەها بۆنی خانەی مەرگم لێ ئەهات کە هەموو کەسێکی بێزارە کرد و ئەی ترساندن. تەبەس دوو شاری گەورەی هەبوو کە یەکێکیان شاری زیندووەکان بوو ئەوی تر شاری مردووەکان شاری مردوەکان کەوتبووە ئەو بەری نیل و لە کاتی شەودا شاری مردوەکان کە ئەکاتە چەقی گۆڕەکان باشتر لە شاری زیندوەکان پارێزگاری لێکرا من ئەمزانی کە بە هیچ شێوێک ناتوانم بچمە شاری مردوەکانەوە لەبەر ئەوەی پاسەوانەکان یەکسەر ئەیان کوشتم بەڵام ئەکرا بچم بۆ دۆڵی دەسەڵاتداران و ئەو دۆڵەش لەو بەرنیلەوە بوو بەڵام لە سەرووتری شاری مردووەکان و لە لای باشوور بوو هەموو فیرعونەکانی میسر لە سەتای جیانەوە تا ئەمڕۆ لە دۆڵی دەسەڵاتداران نێژرابوون کاتی شەو دۆڵی دەسەڵاتداران وەک شاری مردووەکان پاسەوانی لێ ناکرا لەبەر ئەوەی پاسەوانەکان و خەڵکی ژەزانن کە کاهینەکان کاتێک فیرعونێک ئەخەنە ناو گۆڕەکەوە بە شێوەیەک ئارامگاکەی تەسلیمەکەن کە هەر کەسێک بێ بچێتە ناویەوە ئەمرێت من باوەڕم بە تەلسم نییە و لەو باوەڕەدا نیم بتوانێ مرۆڤ بکوژێ بەڵام وا هەز دەکەم کاهینەکانی میسر پاش ناشتنی فیرعون دەرگا و دیوار و هەموو کەلوپەلەکانی ئارامگاکە تەنانەت دارە تەرمەکەی فیرعونیش جۆرە ژەهرێکی بەهێزی لێدەن کە بە درێژایی کات کاریگەرێتیەکەی ئەمێنێ و ئەگەر کەسێ بە مەبەستی دزی بچێتە ناویەوە و بێوێ کەلوپەلە گران بەهاکانی ببا بەهۆی ئەو ژەهرەوە ئەمرێ من داواکاری مردن بووم و پێشوازیم لێکرد و بەخۆمم ئەوت ئەگەر بتوانم گۆڕێک بۆ دایک و باوکم پەیدا بکەم مردنی من گرنگ نییە گرنگ ئەوەیە ئەو دوانە لەناو نەچن و لەو دنیا زیندوو ببنەوە و رێڕەویە دوور و درێژەکەیان دەست پێ بکەن و بۆ ئەوەی لەناو نەچن ئەبێ لاشەکەیان لە گۆڕێکدا بشاردرێتەوە ئەگەر نا ئەو تەرمە مۆمیایی کراوانە لەبەر گەرمی هەوا تێگەچوون لە کاتی ڕۆژدا لاشەکانم خستە سەرشان و بردمە بیابان تا لە دیدی خەڵکی بە دوور بم کاتێ شەو داهات وەستام کە کەمێکی پێ بچێت تاوەکو چەقەڵ و کەمتیارەکان بکەونە دەنگە دەنگ ئەوسا گەڕامەوە شار و پڵنگێکم بۆ هەڵکەندنی زەوی کڕی کاتێ گەشتمە دۆڵی دەسەڵاداران نیوەشەو بوو هەرچەندە ئەم بینی مارەکان بە بینی بنچکە جیایەکان داهات و چۆیانەکرد بەڵام لیان ناترسام و لە هەندێ شوێن داد و پشکی گەورەمە بینی کە لەوانیش مەترسیم نەبوو چونکە ئارەزووی مردنم لە خوایەکانە کردو بنچینەی گشتی ئەوەیە کە کاتێ مرۆڤ خوازیاری مردن بێ مەرگ بەلایەوە نایەت من لە شوێنی بازگەکانی چاودێری ئەوێ ئاگادار نەبووم و نەمەتوانی خۆمیانی لێ دوربخەمەوە بەڵام هیچ کامێکیان منیان نەبینی و ڕێگەیان لێنەگرتم لەوە شەمنیان بینی بێ ویان زانی بێ یەکێک لە مردووەکانم کە خواردنەکەی خۆی بە کۆڵەوەی و بەناو گۆڕی فیرعونەکان داهات و چۆکەم ماوەیەک لە نێوان گۆڕی فیرعونەکاندا سوڕامەوە و بە دوای ئارامگەیەک ئەگەڕام کە بتوانم دەرگاکەی بکەمە و تەرمی دایک و باوکم بکەمە ناوی بەڵام زانیم کە هەموو دەرگاکان داخراون و کردنەوەیان گومان دروستەکات و پاسەوانەکان یەکسەر هەستی پێکەن کە مردوویەکیان لە گۆڕی فیرعوندا ناشتووە من لە مردن ناترسام و لەو شتەی تەلەسمی فیرعونیان پێئەوت بێباک بووم و ئەگەر بم توانایە گۆڕێکیان بۆ پەیدا بکەم خەیاڵم ئاسوودا بوو ئەگەرچی دوای یەکسەر بمردمایە کاتێ تێگەشتم کە ناتوانم دەرگای هیچ گۆڕێکیان بکەمەوە لە بەردەم یەکێک لە ئارامگەکاندا لە دەرەوەی گۆڕەکە بە و پاچەی لەگەڵ خۆمدا هێنابووم گۆڕێکم لەسەر زەویە لمیەکە هەڵکەند و بۆ لابردنی خاکەکە جگە لە هەردوو دەستم هیچی ترم پێ نەبوو بەهۆی لێخشاندن و لابردنی وردە بەردەکانەوە دەستم بریندار بوو بەڵام گوێم نەئەدایە ئەوەندە زەویەکەم هەڵکەند تا بوە چاڵێکی گەورە بە ئەندازەی قەبارەی هەردوو تەرمەکە و دوایی پێستی مانگاکەم کردە چاڵەکەەوە و خۆڵم بەسەردا کرد و لەبەر ئەوەی بەردەم گۆڕی فیرعون چەو بوو لە ناوبردنی ئاسەواری هەڵکەندن ئاسان بوو ئەوسا هەناسەیەکی ئاسوودەم هەڵکێشا چونکە دڵنیا بووم کە دایک و باوکم لەبەر ئەوەی لە نزیک فیرعونەوەن لەو دنیا لە ڕووی خواردنەوە سەغڵەت نابن چونکە بەردەوام لەگەڵ فیرعوندا بەسەرەبەن و نان و گۆشت و شەرابی ئەوە خۆن کاتێک کە خەریکی خۆڵ بەسەراکردنی تەرمەکان بووم دەستم بەر شتێکی ڕق کەوت و کاتێ هەڵم گرتەوە زانیم گۆیەکی بچووکی گرانبەهایە و کەوردە بەردی بە نرخیان بە بانیەوە نووساندبوو زانیم لەو کەل و پەلانەیە کە لە کاتی ناشتنی فیرعون بۆ ناو گۆڕەکەیان هێناوە و لەوێ کەوتووە و دوایی بەهۆی دروستکردنی ئارامگەکەیەوە کەوتۆتە ژێر خاک گۆیەکەم هەڵگرتە و دەستم هەڵبڕی و خواحافیزیم لە دایک و باوکم کرد و وتم ئومێدەوارم لاشەکەتان بۆ هەمیشە بمێنێتەوە کاتێ لە دۆڵی دەسەڵاتداران هاتمە دەرە و خۆم گەیاندە کەناری نیل سپێدەی دابوو پڵنگەکەم فرێدایە ئاوی ڕووبارەکەەوە و لە کەناری ئاوەکە ڕاکشام بەڵام بەهۆی ماندوێتیەوە لەشم زۆر بە ئازار بوو نەمەتوانی بنوم تا ئەو کاتەی لەبەر هیلاکی زۆر ئاگام لە خۆم نەما و نوستم و کاتێ دەنگی مراویەکان هات بە خەبەر هاتمە و بینیم هەتاو بەرز بۆتەوە و کەشتیوانەکان لە ڕووباردا خەریکی هات و چۆن و ژنە جل شۆرەکان لە کەناری ڕووبارەکەدا قسانە کرد و خەریکی کار بوون بەیانێکی ڕووناک و ئومێد بەخش بوو بەڵام دڵی من پەژاری هەبوو ئەوەندە خەمبار بووم کە هەستم بە لە شولاری خۆم نەکرد کراسەکەم تەنیا بریتی بوو لە سینە پۆشێک و گەرمای هەتا و پشتمی سووتاندبوو تەرتەمسێکیشم نەبوو کە نان و ئاوی جۆی پێ بکڕم لەشم بۆنی بۆگەنی خانەی مردوەکانی لێهات چونکە هێشتا لە نیلدا خۆم نەشۆری بوو من بەو بارە بەزەی هێنەرەوە نەمەتوانی ڕوو لە دۆستەکانم بکەم و داوای یارمەتیان لێ بکەم چونکە ئەگەر منیان ببینایە ئەیانزانی من گرفتاری تووڕێی خویەک بوومە و هەروەها هەموو ئەیانزانی من خانووی خۆم و خانووی باوک و دایکم و تەنانەت ئارامگەکەشیانم بە ژنێک فرۆشتووە و نەمەتوانی بەم بەدناویەوە خۆمیان لێنزیک بکەمەوە لەو بیرەدا بووم کە چی بکەم و چۆنسکی خۆم تێر بکەم کە لە ناکاو هەستم کرد مرۆڤێ لە نزیک منەوە ئەجوڵایەوە ئەوەندە چارەی ئەو پیاوە ترسناک بوو کە سەرەتا تێنەگەیشتم کە مرۆڤە چونکە لە جیاتی لوتی کونێکی بەرین لە ناوەڕاست دەم و چاویدا ئەبینرا و گوێچکەی نەبوو دیار بوو کە گوێچکەکانیان بڕیوەتەوە ئەو کابرایە لاواز ئەهاتە بەرچاو و دەستی گەورە و گرێ گرێ هەبوو کاتێزانی من هەستم بەو کردووە پرسی چی لە ناو مشتە بەسراوەکەتدایە من پەنجەکانم کردەوە و ئەو گۆیەکەی فیرعونی بینی و ناسی وتی ئەمە بدە بە من بۆ ئەوی بەختم بکرێتەوە چونکە زۆر پێویستم بە شانسەیە و بیستومە هەر کەسێک گۆی وهای هەبێ بەختەوەرە بێ وتم من پیاوێکی هەژارم و جگە لەمە هیچم نییە و ئەمەوێ هەڵی بگرم بۆ ئەوەی ببێتە هۆی بەختەوەریم پیاوەکە وتی ئەگەرچی من هەژارم بەڵام لەبەر ئەوەی ئەبینم تۆش نەبووی ئامادەم لە جیاتی ئەو گۆیە حەڵقەیەکی زیوت بدەمێ دوایی حەڵقەیەکی زیوی لە ژێر پشتێنەکەیە و دەرهێنا و بۆ منی درێژ کرد و منوتم گۆیەکەم نافرۆشم وتی تۆ لە بیرت چوو کە من ئەم توانی بەبێ بەرامبەر ئەم گۆیە لە تۆ بسێنم چونکە تۆ لە خەودا بووی و ئەم توانی بتکوژم و گۆیەکە بفرێنم وتم بەجۆ و لوتە بڕاوەکاندا وا دەرەکەوێت کە پیاوێکی تاوانبار بوویتە و دوای بڕینەوەی گوێ و لوتت بۆ کارکردن نردرابێتی بۆ کانگە و ئێستا لەوێ هەڵاتوی ئەبێ بە زووی لێرە بڕۆی چونکە ئەگەر ئێشکچی بێت و لێرە بتبینێ دەستگیرە دەکات و ئەتگەڕێنێتەوە بۆ کانگە و ئەگەر منت بکوشتایە بە قاچ هەڵیانەواسی تاکو ئەمردی کابراوتی تۆ خەڵکی کوێیت و لە کوێوە دێت کە هێشتا نەتزانی و هەموو ئەو بەندانی کە لە کانگەکاندا کاریانە کرد ئازاد کراون وتم چۆن شتی وابێ بەندەکان چۆن لە کانگەکان ئازا دەکرێن پیاوەکە وتی فیرعەونی نوێ کە تازە لەسەر تەخت دانیشتووە و پێشتر جێنشین بوو دوای هاتنە سەر تەخت هەموو بەندەکانی لە کانگەکان ئازاد کرد و لەمە بەدووە تەنیا و کەسانی کە ئازادن لە کانگە کارەکەن و پاداش دووەرەگرن. بە فکری خۆم بۆی چوم کە و پیاوە ڕازەکە چونکە من چل چە و چل ڕۆژ لە خانەی مەرگدا بووم و لە هیچ جێگایەک هەواڵم نەبیست بوو نەمەزانی فیرعونی جوان و نوێ ئەوانی لە کانگەکان ئازاد کردووە پیاوەکە وتی ئەگەرچی من بەندە بووم و لە کانگە کارمەکرد بەڵام لە خۆیەکانە ترسێم و هەر لە بەرەوەش کاتێ خەوتبووی تۆم نەکوشت و ئێستا توانی گوێیەکەت ڕابگری و بۆ دەستکەوتنی خۆشببختی کەڵکی لێوەربگری بەڵام من لام سیر بوو کە فیرعونی نوێواتە ئامن هوتبی چوارم چۆن بەندەکانی لە کانگەکان ئازاد کردووە ئایا نازانێت کە هەرگیز پیاوێکی ئازاد ناچێت لە کانگە کار بکە مرۆڤ ئەگەر شێت نەبێ ئەو بەندانەی کە لە ناو کانگەکاندا کارەکان ئازاد ناکا چونکە لە ناکاودا ئیش و کاری کانەکانەوەستێ هەروەها زۆربەی بەندەکان کە لەوێدا کارەکەن لە تاوان بارەکان و ئازادیان ئەبێتە هۆی پەیدابوونی ئاژاوەی گەورە پیاوە جۆلوت بڕاوەکە وەک بڵێ لە بیرکردنەوەکەم تێگەشت بێوتی من وازانم کە خوای فیر ئەو نە نوێەکەمان خویەکی شێتە وتم بۆچی وتی لەبەرەوەی خوا فیرعونی نوێی ناچار کردووە کە هەموو تاوان باران ئازاد بکات و ئێستا ئەوان بە ئازادیەوە لە ناو شار و بیابانی میسردا ئەسوڕێنەوە ئیتر لە کانەکان یەک دێین کانزا دەرناکرێ و میسر تووشی هەژاری و نەبوونی ئەبێ ئەگەرچی من بێگوناح بووم و بەناهەق منیان حوکم دا و لە کانگەکاندا کاریان پێکردم بەڵام لە جیاتی هەر بێ تاوانێ هزار تاوانباری ڕاستەقینە لەو کانگانەدا کاریانەکرد کە ئێستا ئازاد بوونە لەو کاتی ئەو پیاوە قسەیە کرد ئەی ڕوانی ئەندامەکانی لەشم و هەستم کرد کە بۆنی خانەی مرگ کە لە منەوە ئەهات لە لای ناخۆش نەبوو وتی هەتاو پێستی لەشتی سووتاندووە بەڵام من ڕۆنم هەیە و ئەتوانم لەشتی پێچەوە بکەم کاتێک کە لەشی منی بەڕۆنەکە شێلاوتی من پێم سەیرە بۆچی پارێزگاری لە تۆکەم چونکە کاتێک کە لە منیانەدا و لەشم بریندارە بوو جنێوم بەخوایەکانەدا کە بۆچی منیان دروست کرد و گرفتاری ستەمی خەڵکیان کردوم هیچ کەسێ پارێزگاری لێ ناکردم من ئەمزانی هەموو تاوان بارکراوەکان و بەندەکان خۆیان بە بێگونا حەزان و ئەو پیاوەشم وەک ئەوان ئەهاتە بەرچاو بەڵام چونکە ئەو چاکەی لەگەڵ کردبووم لەشمی بەڕۆن چۆر کردبوو سەر ڕای ئەوە لەو کاتەدا تەنیا بووم لێم پرسی ئەو زۆرداریەی لەگەڵ تۆدا کردیان چی بوو؟